کاسێتی سیانزەهەم لە پەرتووکی دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع، دیوی دووەم لە لاپەڕە پێنج سەد و سی و حەوت. کاتێ پشیلە مشکی چاو پێکەوت، لە خۆشی مشکە دڵی نەئەسەوت، مشکە کڕنووشی گەورەیی بۆ برد، لە پێش دەم گوربە خاکەکەی ماچ کرد، وتی، السلام شێخی خاوەن وەرع، عولەمای عالم شارەزای ڕێی شەرع، سەد شوکری خوا خاوەن ئیمانی، تۆ پشت و پەنای گوناهکارانی، منیش وا هاتم خۆم خستە پەنات، بۆیە کە هاتووم تۆبە بکەم لات. پشیلە ڕوانی کە نیوەشەوە، هیچ دەست ناکەوێ و مشکەش قەڵەوە. وتی سۆفی مشک بێ ئاوونانم شێخیم بۆ ناکرێ زۆر پەشیمانم خانەقام کوانێ تەکیەکەم لە کوێ بوو بۆ مەلا لە کوێ بێمە هات و چۆ بۆ من واچاکە بە ڕاو و بیرم بچمە سەر ڕەوشت باو و باپیرم شەو گەر ماڵەو ماڵ بۆ مشک گرتن زۆر زۆر چاکترە لە تۆبە کردن مشکە کە زانی چاک لێی قەوماوە عومری شیرینی تەواو فەوتاوە وتی ئاغای خۆم خاوەن دیوەخان شێری کوڕی شێر خاوەن سفرەو خوان ژێر دیوەخانت زیندان و کۆتە بکوژ و ببڕ قابیل بە خۆتە. جەریمەی مسکێن بێگاری هەژار خوا بۆ تۆی دانا لە ڕووی ڕۆژگار زەوی دێمەکار بە نیوەکاری زیادە لە میشە ڕۆنی دیاری ئەوەش بەرئاوە بە فتوای مەلا سێ بەشی بۆ تۆ و بەشێ بۆ فەلا فەلای قوڕ بەسەر خەلەی بۆ چیە خۆ دیوەخان و چێشتخانەیت نیە. وەڵامی پشیلە وتی بە مشکە نام خەڵەتێنی بە تاریفکردن ملم بشکێنی تیکەیە چەوری لەم نیوەشەوە کەوتویتە دەستم لەم وەختی خەوە لە زووە و چاوەڕوان بۆ شێن و جێتم گەر بەرت بدەم دیارە کە شێتم بۆیە کا خوا چنگی پێ داوم ئێوەی پێ بگرم هەتاکوو ماوم خودا پێی داوم دانی درێژم کە خوێن هەژاری وەک تۆ بڕێژم گەر دەستم بڕوا سەد هەزار وەک تۆ لە بەر خاتر خۆم ئەکەم ڕەنجەڕۆ مشک شازادەی چنگ تیژ ئەمە بزانە، کە یەزدان گەورەی ئەرز و ئاسمانە، کەی خوا فەرموویە هەر کەس دەستی ڕۆی هەژاران بکوژێ لە بەر سوودی خۆی. لە ناو قورحانە لە دوو سەد لاوە، نەحلەت لە ناو چاو زاڵم کراوە. زاڵم و شەیتان هەر دوو مەلعوونن، ڕۆژی قیامەت هەر دوو زەبوونن. تۆ ئەگەر دەڕکێ بچێ بە پێتە بێ ئارام نابی دەناوجێتە ئەگەر تۆ تۆزێ سرد بێتە ئێش هاوار نانێری بۆ بێگانە و خوێش بزانە منیش کەوا گیاندارم لە ژین حەزەکەم لە مەرگ بێزارم هیچ وەخت مەنازە بە شان و باغ و کاتێ بزانە دنیات دەدەست چوو بیر بکەرەوە لە حاڵی هیتلەر لە خوێن مژین و لە جەوری قەیسەر لویسی شازدە چەندە خوێن خۆر بوو تەماشا ئەکەی بە چ دەردێ چوو شازادە گوربە دنیا هەر وایە هەر وەک شریتی سینەما وایە زۆر زۆر خوێن مژ بی هەر وەکوو زوحاک کاوەیە کە بێ بدنێتە ژێر خاک بە ماڵی دونیا هەرگیز مەنازە گشت تەواو ئەبێ چ کۆن چ تازە. زۆر دەوڵەمەند بی ئەبی بە عەدەس هەموو ڕەنجەکەت ئەچێ بە عەبەس باخێ داگیرکەی لە یەکێ وەک من سەد هەزار وەک من نەبێ بە دوژمن جۆگەی دەڵێن و ماڵوان و تەیناڵ نامێنێ بۆ تۆ هەتا هەزار ساڵ تۆ سەری باوکت مسکێنی هەژار جوێنی پێ مەدە و مەیبەرە بێگار خوسنی مێژوو مەهێنە سەر خۆت گێتی هەتا سەر هەر نامێنێ بۆت کوڕ چیت بۆ ئەکا لە پاش مردنت تۆزێ بفامە دەستت بە گونت. پشیلە مشکی تەرەزباب تۆزێ بفامە شەئنی ئاغایی یەکجار گرانە هەتا ئیستیعمار ببێ لە مەیدان ئاغا هەر ئاغاس وەک جاری جاران ئێوە و جوجەڵە و چۆلەکەی پاسار بۆی حەڵاڵ کردووم کاکی ئیستیعمار. سکاڵای دڵ خوا داخی تۆ دای لە سەڵای سەر خۆم پێ ناگیرێ تا ڕۆژی مەحشەر ئێستا ڕێژم داخی دەروونم تەواو عەرزەکەم حاڵی زەبوونم کەی پارامۆلێت بمخەیتە دونیا کەی پاڕامۆلێت بمخەیتە دونیا بێ قەوم و عەشرەت بە تاقی تەنیا ئەگەر وجودم فائیدەی نیە دروست کردنی بێ فائیدە چیە دۆم بە دۆمی خۆی کە کڵاشەکە ئەی با ماڵە و ماڵ دەرگا بە دەرگا بانگەکا خەڵکە کڵاشی چاکە چونکە باش وەستام دەسکارم چاکە خۆ تۆ عالمی و هەم خۆیشت قازیت لە دەسکاری خۆت بۆچی ناڕازیت؟ جۆڵایی بووە لە زەمانی زوو جۆڵاێ بووە لە زەمانی زوو هەر پارچەیەکی لەلا دەرئەچوو لە باتی حەقی ئەگەر بددایە ئەیوت نامەوێ چون بە کار نایە دەوڵەتی دنیا ئەدەی بە دوژمن لە برسا ئەکوژی هەزاری وەک من ئەگەر ڕازقی وەک تۆ بکەم ئەگەر ڕازقی وەکو تۆ بکەم ڕزقی سەد ملیۆن خەلایق ئەدەم. بڕوا سواڵکەری دۆس و دوشمن بێ، ئاه و نزوولەی بە ئەستۆی من بێ. بڕوا سواڵکەری دۆس و دوشمن بێ، ئاه و نزوولەی بە ئەستۆی من بێ. خوا عەفووم کە لەم گفتوگۆیە، زوان و قەڵەمم دەسکاری تۆیە. بمبەخشە چونکە. گەیوە بە گیانم ئەگەر نا موطیع بەندە فەرمانم گەر مناڵ بۆ نان ئەگرێ دامانت لە من خراپتر ئەگا بە گیانت. نەتیجەی خۆهەڵکێشان پەشیمانی ساڵێک کابرایەک چەخماخ سازی چاک ژیر و لەسەر خۆ دەست و دەمار پاک ژیر و لەسەر خۆ دەس و دەساو پاک لوولە کۆنێکت ببردایە بۆی ئەیکرد بە تفەنگ وەک کارخانەی خۆی بە چاوی خۆم دیم لە شارەزوور بوو بەڵام بە ژیری خۆی زۆر مەغروور بوو. چووە سەر دوکان دوکانی دۆمی دۆمی سەد ساڵە پیر و پشت کۆمی کاتێ چاوی کەوت بە مشتە و گازن دەزگا و چەرمێڵە پێکنە و پەڕۆچن زۆر زۆر پێکەنی بەم ئەزبابانە ئەی وت ئەمیشە ئەزبابی نانە دانیشت لە جێگەی پیری کۆماوە تاکێک ڵاشی هێنا بەم لاوە شفرەکەی هەڵگرت بۆ بڕیامانی چون ئیشی نەبوو هیچ لێی نەزانی کاتێ شفرەکەی نایە سەر پەڕۆ پەنجەی خۆی قرتاند خۆی کرد ڕەنجەڕۆ هەرچی هەوڵیدا دەستی سەقەت بوو سەنعەتی خۆشی لە دەستی دەرچوو لەم ئاخریەدا تەواو کەوتە سواڵ ئەسوڕایەوە لەم ماڵ بۆ ئەو ماڵ. کاکە گشت بەشێ بە بەشی خوایە بزانە سەنعەت یەک لە یەک جیایە نابێ مەغرور بی بەوەی کە ئەیکەی لە دەستکاری خەڵک قەت تانە نەدەی ئەبێ بزانی کە خوای هەموان هەر یەک بە جۆرێ دنیای دامەزراند یەکێ بە شێتی یەکێ بە ژیری یەکێ بە جوانی یەکێ بە پیری خوا ئەم دونیایەی هەر وا داناوە بەم جۆرە ئەڕوات هەتاکو ماوە. دوژمن بەخێوکردن. ساڵێ لە شوێنێ مارێ هاتە ڕێم لێم هاتە سەر کلک خۆی خستە بەر پێم، مار چما ڕەش مار بە قەد مژانێ ژێر چەناکە سوور عەجەب سەرپانێ تەمای بوو لەویا بمکوژێ بێ کەس منیش کوڕانە لێی هاتمە دەس کوتەکێ سەرخڕ داری بەڵاڵووک بزمار ڕێژ کرا و سەر زلی خۆسووک ئاڕاستەم کرد و کێشام بە ملیا دووبارە کێشام بە سەری زلیا هەر وەکوو ژیژوو خۆی گڵۆڵە کرد لە پاش نیو سەعات بە تەواوی مرد ڕوانیم بەچکەیەک سەر ڕەشی سورکار ئەجوڵێتەوە لە ژێر لاشەی مار بە زەیم پیا هات نامە ناو قوتو بردمە ماڵەوە هەروا زوو بە زوو بە ماست و کەرە بە شیر و پەنیر پەروەردەم ئەکرد بە ئومێدی خیر هەتا گەورە بوو بەچکە بوو بە مار لە باوکی زلتر پیس و ژەهردار نەمزانی قینی باوکی لە دڵە بۆ ڕۆژ ئەگەڕێ لە من بە کوڵە زەرب المەسەلم لە بیری خۆم برد کە مارم کوشت و بەچەکەم بەخێو کرد لە نیوەشەودا فرسەتی هانی هاتە سەر جێگەم زۆر بە نیهانی لە ناخافڵا دای بە پێمەوە ئەمە شەش ساڵە ئەت لێمەوە هەرچی هەوڵم دا هیچ سوودی نەبوو چۆن بۆم نەکوژرا لە دەستم دەرچوو هەر کەس عاقڵ بێت ئیشی وا ناکا دوژمنی ڕۆحی بۆ لای خۆی نابا. کوردە وەسیەتم چاک بگرە لە دڵ ئەوا دوژمن نەوا دوژمنت بتنێتە ژێر گڵ ئەگەرچی هیچ کەس گوێ ناگرێ لێم من وەزیفەمە ئەبێ هەر بیڵێم ئەی براکانم ئێوە کوردانن لە پاش مردنم قەدرم ئەزانن. خزمەتکاری خراپ ساڵێک کابرایەک کردی بێستانەیە لە گوێچەمێکا لە زیخەڵانێ بێستان چاکەڵ کەوت کاڵەکی گەورە بێستانی وەها نەبوو لەو دەورە بارێ کاڵەکی برد بۆ ئاغادێ بەڵکو خەڵاتی چاکی بداتێ ئاغادێ پیاوێ قاپیوانی بوو لە سەگ خراپتر پاسەوانی بوو یەخەی کابرای گرت وتی، ڕێ نییە، ئاغا نوستووە، خەیاڵت چییە؟ کابرا بە ئومێد نەگەڕایەوە، کەر بە بارەوە ئەسووڕایەوە. قاپیوان وتی بە کابرای فەقیر، لە ڕێی خودادا بۆتە کەم تەگبیر، سەند بنووسە خەڵات و بەرات، ئاغا هەرچی دا نیوەی بە من گات. سەند بنووسە خەڵات و بەرات. ئاغا هەرچی دا نیوەی بە من گات. کابرا ناعیلاج سەنەدی نووسی، ئیتر قاپیوان هیچ لێی نەپرسی. چووە لای ئاغا کاڵەکی دانا، شێوەی بچووکی چاک بە جێ هێنا. ئاغا دەستی برد چوار دینار پارە، بەراتی فەرموو بۆ ئەو بێچارە. کابرا عەرزی کرد نامەوێ قوربان ئەم چوار دینارە ئەکەم بە سندان هەتا دە دینار ئاغا هەر بۆی سوو فەقیر هەر ئەیوست هەر ئەیویست ئاغا توڕە بوو کابرا عەرزی کرد بۆیە هاتمە لات سەد شەقمەوێ لە جیاتی بەرات ئاغا ئەمری کرد وەرن تێی هەڵدەن بە هیچ کڵۆجێ ڕەحمی پێ مەکەن پەنجایان لێدا زۆر چاک بە هەوەس سەر پەنجاویەکە فەقیر وتی بەس ئەو پەنجاکەی تر لە بۆ قاپیوان سەنەدمان داوە لە بەینی خۆمان ئاغا تەماشایی سەنەدەکەی کرد قاپیوانی گرت زوو بە دەستو برد پەنجای تێ هەڵدا لە باتیحە خۆی پەنجای زیادەی حەواڵە کرد بۆی لە پاش سەد شەقە لەوێ دەرکرا قاپیوانی تر لە جێی دانرا فەقیر و هەژار هەموو ڕزگار بوو، خاوەن کاڵەکیش بە خۆشی دەرچوو، هەر خزمەتکارە ئیشی وا ئەکا، ئابڕووی سەد ساڵەی ئاغای خۆی ئەبا. لازمە لەسەر ئاغای ساحێب ماڵ خۆی تەماشا کا لە حاڵ و ئەحواڵ. نەوا سێ سەد دێ موڵکی ئاغا بێ، لە نیوەی ساڵا بۆ نان دامابێ. گفتوگۆی دوو بولبول جارێ بولبولێ سەربەست و ئازاد ئەسووڕایەوە زۆر بە خاتر شاد لەم دار بۆ ئەو دار لەم چڵ بۆ ئەو چڵ لەم باخ بۆ ئەو باخ لەم گوڵ بۆ ئەو گوڵ مانگێ لە کوێستان مانگێ لە گەرمیان ڕۆژێ لە دێهات ڕۆژێ لە شاران ڕۆژێ ڕێی کەوتە داڵانی ماڵێ خاوەن دەسەڵات حاڵ و ئەحواڵێ نواڕی قەفەزێک لە زێڕ کراوە لە گۆشەی داڵان هەڵواسراوە بولبولی تیایە ئەخوێنێ بە گەرم تێ ئەچریکێنێ بە بانگی بێ شەرم قاپێ پڕ دانە و قاپێ پڕ ئاوە لە ناو قەفەزدا بۆی دانراوە بولبولی ئازاد وتی ئەی بولبول لە من خراپتر عاشق بە ڕووی گوڵ جێم بکەرەوە بم بە ژووری خۆت لەو دان و ئاوە کە ئیهێنن بۆت. بەخێوم بکە با دراوسێت بم، هەر وەک خزمەتکار خاکی بەر پێت بم. بولبولی گیراو وتی بە سەربەست، لە شێت خراپتر بە خۆڕایی مەست. مەگەر نازانی ئەمە زیندانە، ئەم دان و ئاوە گشتی سندانە. ئەو گۆرانییە کە من نەیخوێنم، شین و گریانە خۆم ئەلاوێنم. ژیانی گیراوی وەک ژەهری مارە. کەی ئەساچێنێ هەر کەس هۆشیارە بە سکی برسی لە چلەی زستان سەربەست بگەڕێم کوێستان بە کوێستان خۆشترە لە ناو قەفەزی ئاڵتوون لە سەر تەختی شا بە زاری و زەبوون ئەم دان و ئاوە بە میراتم بێ چۆن هیوام نییە قەت نەجاتم بێ. قانع و باز ئەی بازەی مەلی باڵداری خوێنخوار لە ناو مەلەکان مەشهور بە زۆردار ئازاری گیانی گیانداران ئەدەی بە لای دەر تۆ خزمەت بە لای دەر تۆ خۆت بە خێو ئەکەی هەموو باڵدارێ ژیانی هەیسە هەموو باڵدارێ ژیانی هەیە بە ئەندازەی خۆی ویژدانی هەیە هیچیان وەکو تۆ نابن بە خوێن خۆر گیانی باڵداران ناکێشن بە زۆر نابن بە سەگ و ناکەونە وڵات هیچ نابن بە هۆی زەرەر و ئافات تۆ لە بەر خاتر ژەمێکی خواردن گیاندارێ وەک خۆت دەخەیتە مردن مردنت باشە تا ژیانی وات شۆرەت خوێن خۆریت بخەیتە وڵات من بە تۆ ئەڵێم هەی ستەم پیشە ئەمە کردار و کردەوە و ئیشە؟ ئەی بازی زاڵم کردەوە بۆگەن ڕۆژێ هەر ئەبێ بچیتە ناو بەن زۆری پێ ناچێ هەر کردەوەی خۆت چنگی خوێنڕێژیت ئەتخاتە ناو کۆت وەک تۆ حەزەکەی لە ژین و خواردن حەز ناکەی بگەی بە پلەی مردن هەموو گیاندارێ وەکو تۆ وایە نایەوێ مردن بۆی بێتە کایە تۆ بە دەستی خۆت زەنگی خۆت زڕان پەردەی شەرەف و ویجدانت دڕان تۆ لەبەر نەختێ سوودی تەنیایی چەن هەزار ئەکوژی هەر بە خۆڕایی من بە تۆ ئەڵێم هەی ستەم پیشە ئەمە کردارە و کردەوە و ئیشە؟ ئەو کەسەی بۆ ڕاو تۆ بەخێوەکە ئەتخاتەوە تراق گۆشتت پێ ئەدا سەد ئەوەندەی تۆ بۆگەنە و خوێنمژ بۆ قازانجی خۆی ئەبێ بە پیاوکوژ هەرکەس کرداری ئێش و ئازارە ئەوە لە نەوەی سەگ و سەگسارە هەرکەس حەزەکا لە خوێن ڕژاندن زوو کەوێتە ناو کەلاوەی مردن بمرێ ئەو کەسەی کە شەڕی ئەوێ ئازارێ بگرێ ژانی نەسرەوێ وەڵامی باس. قانع خوێن خۆریم خەتای خۆم نیە سروشتم وایە دەسەڵات چیە ئەگەر تەبیعەت دەنوک نەدا پێم سەربەندی شاخان دا نەنێ بۆ جێم ئەگەر تەبیعەت دەنوک نەدا پێم سەربەندی شاخان دا نەنێ بۆ جێم چنگی قولابدار وەک نێزەی خوێنڕێژ نەخاتە پەنجەم مەحکەم و درێژ نینۆک وەک ئەڵماس نەخاتە پەنجە هیچ مەڵێ لە من نابێ دڵ ڕەنجە منیش وەک کۆتر دانە خۆرە بووم بۆ خۆم ئەژیام بە هەر جۆرە بووم. جوتیار و گاجووتەکەی گا ڕەشنووری بیناییم ئەی کۆمەکی تەنیاییم چاوی ڕوونی ژیانم دەستمایەی بەرگونانم پشتیوانی مناڵم هێزی دەماری باڵم ڕاگیرکەری خێزانی ڕوو سووری لای میوانی فەخری مزگەوت و ماڵم مەکینەی کوشت و کاڵم گاڕەش وا سەری ساڵە وادەی نانی مناڵە کام مێرگی پڕ لە زەلە دەری بێنن بۆ خەلە بە چنگ بە پاج بە گاسن هەڵی کەنین هەتا بن بەڵکو وەک و پار نەژین ئەم ساڵ لە پار چاتر بین بۆ تۆ بۆ من ئەی گا جووت ڕائەبوێرین برسی ڕووت نە من پیر و نە تۆ پیر بۆ تۆ لات و من زویر لە تۆ سەرم سوڕماوە چی ئەوە لێت قەوماوە نە تۆ ئەوەستیت نە من لەبەر چاو دۆست و دوژمن کەچی هیچ دیار نییە چییە ئەم سیحرە چییە؟ مام سمایل جوتیارم ڕەفیقی کۆهسارم تۆشت زۆر زۆر پەیدا ئەکەی بە هیچ لە ناوی ئەبەی باوەجود خەتا خەتات نیە دەسەڵاتی تۆ چیە نەک تۆ بەڵکو هەموو کەس شتی زۆرتر دێتە دەست بەڵام ئەرکی گرانە ئەمەش خەتای زەمانە. لایێ شەکر لایێ چا بەشی شێخ بەشی مەلا تاپۆی ئاغا حەقی شوان شەرتی خادم و گاوان مووچەی گزیر و سەرکار بەشی قۆڵچی قەراخشار کاتێ پۆلیس دێتە دێ ئیشی بکا جێ بە جێ سەد ساڵ بڵێ ی جۆ نیە نابیسێ سودی چیە کە بانگە کا های ترێ مناڵ وەختە بۆی بمرێ بەش سەلەمی پارە دار کە ی کەی هە وڵ بە هار ڕاتوی فە قێ و شە لو کوێر نانی میوانی بێ خێر. ڕاتووی فەقێ و شەل و کوێر نانی میوانی بێ خێر هەرچی لەمانە زیادە بە دەست دز و بەربادە وایە ژیانی ساڵت بۆیە ڕووتە مناڵت ئەو ڕەنجە کە من ئەیدەم ئەوەی من پەیدایەکەم ئەگەر گشتی بۆ خۆت بێ ئیشت ئەکا جێ بە جێ. سودی گەڕان. هەر کەس وەک سێبەر لە ماڵ دەرئەچوو فائیدەی مانگ و ڕۆژ بۆ ئەو نەبوو هەر کەس وەک سێبەر لە ماڵ دەرنەچوو فائیدەی مانگ و ڕۆژوو بۆ ئەو نەبوو تا نەچێتە بن بەحرێکی بێ پەی جەواهیر و دۆڕ چۆن پەیدا ئەکەی هەر کەس تەمەڵ بێ لە ئیش و فرمان قەت زێڕ و زیوی نایەتە گیرفان ئەگەر هونەرمەند نەچێ بۆ سەفەر بە کاری نایەت جەوهەر و هونەر باز لەسەر هێلان گەر نەچێ بۆ ڕاو کە و کۆتری چۆن بۆ دێتە داو درەخت بجوڵێ لێرە بۆ ئەوێ تەور و تەوراسی نزیک ناکەوێ ئاو گەر نەجوڵێ فایدەی چیە خەلە داشتنی بە ئەبەد نیە. دێی چۆڵ سەد هەزار قانعی فەوتان شوێنی دیار نییە تا ئاخر زەمان. خۆت بە گەورە مەگرە کوێخایەک نانی بۆ ڕەنجبەرێ برد زۆر زۆر بە سووکی تەماشای ئەکرد ڕەنجبەر پێی زانی وتی ئاغای خۆم تۆوا ئەزانی ئافەریدەی تۆم من پارەمەوێ تۆ زۆرت ئەوێ فێری چی ئەکەی هەی کۆست کەوێ تۆ لەگەڵ مندا سەرفەکەی پارە من ڕۆح سەرفەکەم سوبح و ئێوارە ئەگەر وەکو من بێڵ بوەشێنی ئەوسا ئەزانی چۆن دا ئەمێنی من نان و بەرگی تۆ پەیدا ئەکەم عەمری عەزیزی خۆم بە با ئەدەم من بە خۆڕایی قەت ناخۆم نانت تەنها نیو سەعات ناممە میوانت من زۆر و تۆ زێڕ ئەدەین بە یەکتر هەردوو مەمنون بین یەک لە یەک چاکتر گەوهەری عارق گەوهەری عارەق ئەڕژێنمە زەوی بەتاڵ ناخەوم مل بکەم قەوی یەکێ نەبەخشێ بە یەکێ بەرات هیچ حەقی نییە فیزی لەسەر کات ئەگەر هات کردی ئەوە کەرییە لە کەری بەدتر دەردی سەرییە. دڵی دایک جارێکیان لاوێک سەرگەرم و مەغرور لە ناو یارانە بە نەزان مەشهور ئەیدا لە دایکی هەتا ئەیتوانی وتاری باوکی بە هیچ ئەزانی دڵی چووە سەر دراوسێ ماڵێ ژنێکی زۆر جوان خۆش خەت و خاڵێ ئیشارەت بە چاو پێکەنین بە دەم بە بەینیانا چوو لە زۆر و لە کەم گا شەڕەچەپۆک، گا پاڵپێوەنان هەتاکو ئیشیان لە ئیش ترازان. دایکی لاوەکە بەم ئیشەی زانی، کەوتە تەدبیری زۆر بە ئاسانی. وتی خوشکەکەم مەیە بۆ ماڵم، خراپمان مەکە و مەشکێنە باڵم. ئەم کوڕەی من سەرسەری مەکە، لە ژینی دنیایی بێبەری مەکە. ژنی دراوسێ کە زانیوایە، تەرکی ماڵی کرد، ئەهات بۆ کایە. لە پاش یەک دوو ڕۆژ کوڕە هیلاک بوو، بۆ نەهاتن یار تەواو خەمناک بوو، شەوێک لە شەوان زۆر بە پەنهانی، چوو بۆ لای دۆستە هیچ کەس نەیزانی، وتی گیانەکەم بۆ تەرکت کردم، بە چاوت قەسەم ئەوا من مردم، وەرامی داوە مەعشوقەی عەیار، وتی خۆشە ویست بۆ من بریندار، دایکت زانیویە ئابڕووی بردم، نازانی پێرێ کە چی پێ کردم. دایکت زانیویە ئابڕووی بردم نازانی پیرێ کە چی پێ کردم تازە من و تۆ بۆ یەکتر نابین هەتاکو مردن بۆ لای یەک ناچین کوڕ هاتە وتە ئامان سەد ئامان لێم زویر نەبی دەستم بە دامان تۆ چی ئەفەرمووی سەرم لە ڕێتە پەردەی دڵەکەم خاکی ژێر پێتە وتی ئەتەوێ بم بە میوانت دەس کەمە ملت بێمە سەر ڕانت دایکت زگ بدڕە و دڵی دەربێنە مەیخە بەیانی ئەم شەو بۆم بێنە منیش ئەو ساکە وەک و جاران هەرچی پێم بڵێی بەندە فرمانم منیش ئەو ساکە وەک و جارانم هەرچی پێم بڵێی بەندە فرمانم کوڕ بە نەزانی ڕای کردۆ بۆ ماڵ زگ دایکی دڕی سا بە هەر ئەحواڵ دڵی دەرهێنا و خستیە سەر دەستی بردی بۆ یاری دوو دیدە مەستی هێندە پەلەی کرد کوڕی مل قەوی پێی هەڵخلیسکا دڵ کەوتە زەوی بە زوانی حاڵ دڵ هاتە زمان وتی ئەی ڕۆڵە ئامان سەد ئامان هۆشت بێ دەخیل بریندار نەبی لە نەخۆشخانە زار و خوار نەبی قەزات لە گیانم لەسەر خۆ بڕۆ ئێشت پێ نەگا بمکەی ڕەنجەڕۆ هەر کەس بزانێ کە دایک کامە هەتاکوو مردن چەشنی خوڵامە چاو بقرنجێنە و لە نان و ئاوت چاو بقونجێنە لە نان و ئاوت پەڕۆ گوو شۆرین بێنە پێش چاوت ئەمجار ئەزانی کە دایک چییە بۆ تۆزێ ئێشت ئارامی نییە. قانع و لێفەکەی لێفە کۆنەی داڕزی و پرت و کاوی خوابڕی و نەساردیت و نەگەرمی نەبەرگە دەف نەچەرمی مارنیت وەک مارە گەزی تیژی بە چەشنی دەرزی بۆنت وەک و سەگی بۆنت وەک سەگی تۆپی و ئەڕوا ئەم دیو بۆ ئەو دیو نە بەرت هەس نە پشتت باوکیشم هەر تۆ کوشتت لۆکە کۆنی هێندە کۆنی کەس نازانێ چلۆنی نە سوریت و نە شینی خاوەن درز و برینی نە سەوزیت و نە بۆری نازانم تۆ چ جۆری وەکو مەشکاڵە ڕەقی خاوەن کون و شەبەقی کاتێ ئەتکێشمە سەرۆ پشتێنەم وا بە دەرۆ کاتێ ئەدەم بە پێما لاشەم بێ لێفە جێما ڕۆنم نییە بۆ دەوری ئاخر تۆ بە چی چەوری خۆزگەم بەو ڕۆژەی زستان ڕێ گوم ئەکەم لە کوێستان لە ناو بەفر و سەهۆڵە لە پۆپەی شاخی چۆڵە چونکوو لە تۆوە دوورم لەویا شاد و مەسروورم ناڵێم بۆچی دڕاوی ئەزانم کە فەوتاوی بەڵام ڕاستم پێ بێژە بە وردی بۆم هەڵبڕێژە کێ دۆی کێ تۆی دڕی یەکەم جار وا تۆی هاوردە ڕووی کار وەڵامی لێفە. قانع لە من دڕاوتر لە من زیاتر فەوتاوتر کاتێ ئادەم دەرکرا لە بەهشت بەشی برا کاتێ ئادەم دەرکرا لە بەهشت بەشی بڕا منیاندایە بە خەڵات منی هێنا ڕووی بیسات لە لای ئادەم هەزار ساڵ مامەوە بە هەر ئەحواڵ بە میرات کەوتمە لای بە میرات کەوتمە لای شیس لە شیسەوە بۆ ئیدریس دەست بە دەست پێغەمبەران تا کەوتمە دەست سولەیمان ئەوسا کەوتمە لای شاهان حوکمدارانی جیهان لە جەمشید و کەیقوباد حامورابی تا شەداد ئەسکەندەر و فەیلەقوس چار قەیاسەرەی ڕوس بۆیە وەها فەوتاوم یەکجاری من نەماوم ئێستە چاکە هاوینە گەرما تەواو بەتینە ڕاوەستە تاکو زستان بەفر ئەڕژێتە کوێستان قوڕ بەسەرت بۆ بیرت چلۆن نەکەی تەگبیرت ئەگەر بە هیوای منی جێگەی ئۆخەی دوژمنی وەک کڵاشی سۆفیلەڕ کاتێ تیرەی دێتە دەر لوتی ئەدا لە پاژنەی بەکار نایەت لای ئەبەی تۆیش لەسەر ما تەوێڵت گیری ئەژنۆی چەوێڵت خۆت کوڕ ئەکەی وەک ژیژوو ژیژووی لەسەر ما بردوو ئەوسا ماڵت وێرانە ئەوسا دەردت گرانە ئەوسا ئەزانی کە من خراپترم لە دوژمن ئەگەر هیوات بە من بێ هەردوو دەستت بە گوون بێ ئەگەر حەز ناکەی بمری بەڵکوو کەڵکێکیش بگری بڕۆ بۆ لای پارەدار یا ماڵ ئاغا یا توجار ببە بە کارەکەریان یاخۆ بە بارەبەریان داری ئاغرە ئاغا بگرە دەس داری ئاغا بگرە دەس بکوژە و گوێ مەدە بە کەس شەق لە مسکێنی هەژار هەتا ئەیبەی بۆ بێگار بە سەر ئاغا سوێن خواردن دیاری بۆ خانم بردن بەڵکو بتکەن بە سەرکار خەرمان هەڵگری بۆ هەژار لە دە پێنجی تاپۆ بێ ماوە نیوەی بۆ تۆ بێ ئەوسا بچۆ دیوەخان بەهار بێ یا خۆ زستان لێفەی جوانی ڕەنگاوی یا سەوز و سوور یا ماوی لەسەر دۆشەکی نەرما لە دیوەخانی گەرما بۆ خۆت بنوو بە بێ خەم من هەر وامە کە وا هەم.